خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر بایوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان تا بەردەوامی و ڕێگایە کاروانچی لێ نەبرێت و کێر نەبێتەوە. بەڕێزان و خۆشەویستان گەیشتین بە بەشی شەشەمی کتێبەکەمان زانا ساڵحەکان ئا بەم جۆرە بوونە، خۆی لە دوازدە خاڵ دەبینێتەوە. برای ساڵحم، خوشکی ساڵیحم، ئەگەر بەردەوام دەخوێنیتەوە وانەی شەرعی دەخوێنیت بۆی ببیت بە شارەزایەکی باش لە ماینە پاکەدا کارێکی زۆر مەزن و گەورەیە بەڵام لە بەرنامەی ئیسلامدا زانابوون گرنگ نییە بە ئەندازەی ئەوەی کە زانایەکی ساڵح و خواناس بیت ئەو کاتە گوێ بۆ وتەکانت دەگیرێت و لە لای مسلمانان خۆشەویست دەبیت و باشتر دەبیتە سەرمەشق و چاوت لێ دەکرێت لە هەموو هەڵسوکەوتێکتدا تەنانەت لە پێکەنین و ڕۆیشتن و هاتن و هەڵسان و دانیشتنیشتدا دەیفەرموو، با پێکەوە سەردانێکی دیوەخانی زانا ساڵحەکان بکەین و بزانین چۆن بوون و چۆن پەرژینی زانست و زانیاریان کردووە بە کۆمەڵێ ڕەوشی جوان و ناوازە و بەڕاستی سیفەتی العالم الربانییان بە باڵای خۆیاندا بڕیوە. لەوانە، خاڵی یەکەم، زانایان و ساڵحان عیلم وەردەگرن بۆ کردەوە پێکردن. جەعفەر دەڵێت، مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، زانا گەر کردەوە نەکات بەو عیلمەی پێیەتی ئەوا هەموو ئامۆژگاری و وتار و نووسین و شعرەکانی ناڕواتە ناو دڵەکانەوە و کار لە کەس ناکات وەک چۆن تکەی ئاو بەسەر بەردی سافەوە ناوەستێت و دەتکێتە خوارەوە. برای زانام! ئەگەر یەکی هات بۆ ماڵتان بۆ سەردانی کردن و ئاسەواری قیامەتی بە ماڵ و حاڵتەوە نەدی ئەوە پەنا بەخوا زانست و عیلمەکەت بە زایە داوە و ئەم وانەیەش لە لای مالیک بخوێنە زۆر بە باشی زانا خوانەسەکەی شاری بەسڕە مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، زانای ڕاستەقینە ئەو زانایە کە ئەگەر ڕێت کەوتە ماڵەکەی و لە ماڵ نەبوو، تۆش چاوێکت بە ماڵەکەیدا گێڕا و بەرماڵێکی داخراوت بینی و قورئانێک و مەسینەی دەست نوێژگرتنەکەی لە گۆشەیەکی ماڵەکەیدا دانرابوو، ئەوا ئاسەوار و شوێنەواری قیامەت لەو ماڵەدا بەدی دەکەیت. زانای خواناس پێش ئەوەی قسە و ئامۆژگاریت بە وتەکانی بۆ بکات، بە کردەوە جوانەکانی چەندان دەرست دەدات و ئەمەش زانایەکی خواناس بۆمان دەردەبڕێت. عەبدوڵای کوڕی بەشیر دەڵێ، پیاو کاتێک لە حوزووری زانای خواناس، مامۆستایی بو سەختیانی دا دەبێت، ئەوەندەی لە هەڵسوکەوت و کردەوەکانیەوە پەند و ئامۆژگاری وەردەگیرێت، زۆر زیاترە لەوەی کە لە قسە و گوفتارەکانیەوە وەریدەگریت. با سەرێک لە خەلیفەی دووەمی خواناس و زانا، عومەری کوڕی خەتتاب خوا لێی ڕازی بێت و لە نزیک مینبەرەکەیەوە گوێی بۆ بگرین و بزانین چۆن وەسفی ئەو کەسانە دەکات کە وتەیان پێچەوانەی کرداریانە و ناوێکی سەیری لێ ناون. ئەبو عوسمانی نەهدی دەڵێ، لە عومەری کوڕی خەتتابم بیست خوای لێ ڕازی بێت لە سەر مینبەر وتاری دەدا و دەیفەرموو، دەستم بە دامێنتان لە دووڕوویی زانا، پێیان وت ئاخر چۆن مرۆڤی مونافیق زانا دەبێت؟ ئەویش لە وەڵامدا فەرمووی، قسەی جوان و ڕاست دەکات، بەڵام کردەوەی ناشیرون و بۆگەن دەکات. جا برای زانام، ئەم کۆڵە زانست و زانیاریەی تۆ خوای گەورە پێی بەخشیوت، نەکەی کارێکی وا بکەی لێت بسەنێتەوە، ئەزانی بە چی لێت دەسەنێتەوە؟ دەی با سەرێک بدەین لە گەورە زانای کوفە و یەکێک لە عەبدوڵا مەزنەکانی ئیسلام، بزانە چیت پێ دەڵێت. عەبدوڵای کوڕی مەسعود خوا لێ ڕازی بێت دەفەرموێت، من وا دەزانم ئەو کەسەی کە عیلم و زانستی بیر دەچێتەوە لەبەر هیچ شتێک نییە تەنها لەبەر ئەوە نەبێت کە گوناهێکی ئەنجام داوە. ئایا جوێت لە ئیبن عەباس بووە کە باسی ئەوە دەکات هەندێ لە زانایان خوا و فریشتەکان و ساڵحان خۆشیان دەوێن دەبێ کام جۆرە زانا بن؟ سوفیانی کوڕی عوەینە دەگێڕێتەوە و دەڵێ، لە عەبدوڵڵای کوڕی عەباسەوە پێمان گەیشتووە خوای لێ ڕازی بێت کە فەرموویەتی، هەڵگرانی عیلم و عیرفان ئەگەر مافی تەواویان لە وەرگرتن و کارپێکردن و بەخشیندا پێ بدایە وەک ئەوەی پێویستە، ئەوکات خوا و فریشتەکانی و ساڵحانی ئوممەت خۆشی دەویستن و خەڵکە عامەکەش سام و هەیبەتیان لێ دەکردن. بەڵام عیلمیان بۆ دونیا خۆری بەدەست هێنا، بۆیە لەلای خوا بێزراو و لەلای خەڵکیش بێسام و هەیبەت بوون. ئەمەش ئامۆزا شیرینەکەی پێغەمبەر صلی اللە علیه وسلم و زاوا نازدارەکەیەتی خوای لێ ڕازی بێت، لە وتەیەکی کورت و پڕ لە مانادا باسی ئەو زانایانە دەکات کە کردەوە ناکەن بە زانستەکەیان و بەڵکو پێچەوانەکەشی دەکەن. عەلی کوڕی ئەبو تاڵیب خوای لێ ڕازی بێت دەفەرموێت، دوو جۆر لە خەڵکی پشتی منیان شکاندوە، یەکەم، زانایەکی سنوور بەزێنی گوناهکار و حەڕام خۆر، دووەم، نەزان و نەشارەزایەک بیەوێت بەندایەتی و خواناسی بکات. یەکەمیان کار بە زانستەکەی ناکات، سوودی نیە بۆ خۆی و دووەمیش عیلمی پێ نیە و نازانێت بە چ شێوەیەک خواناسی ڕاستەقینە ئەنجام بدات و دەکەوێتە دەیان ناشەرعیەوە جۆرەها بیدعەیەوە. ئەمەش ئەبو دەردایە هاوەڵە زانەکەی پێغەمبەرمان محمد صلی اللە علیه وسلم و مامۆستای وڵاتی شام، بزانین لە ڕۆژی قیامەتدا خەمی چیەتی؟ جگە لە خەمی کردەوە نەکردن بە عیلمەکانی، ئەبو دەردا خوای لێ ڕازی بێت مامۆستا و پەروەردەکەری وڵاتی مەزنی شام دەیەوێت تێمان بگەیەنێت و پێمان بگەیەنێت کە زانینی بێ کردەوە زۆر ترسناکە و لێپرسینەوەی سەختی لەسەرە و دەفەرموێت، من لەوە ناترسم کە لە ڕۆژی قیامەتدا پێم بڵێن، ئەی عەمڕە بچکۆڵەکە، ئایا کردەوەت بۆچی نەکرد بەو شتانەی نەتدەزانی، بەڵام لەوە دەترسم پێم بڵێن، ئادەی بزانین کردەوەت کردووە بەو شتانەی زانیاریت هەبووە پێیان؟ خاڵی دووەم لە زانستدا تێربوونیان بۆ نییە ساڵحان، زانست دەریایە و هەر کەسێک بڵێ من تەواو پەیم پێ بردووە و ئیتر پێویستیم بە کەس نییە تا وانەم پێ بڵێتەوە و شت نەماوە من نەیزانم ئەوە ئەو پەڕی نەزانی و تێنەگەیشتنی ئەو کەسانە دەگەیەنێت چونکە عیلم لە تەمەنی مرۆڤ زیاترە و دەبێت تا مردن هەوڵی وەرگرتن و دەستخستنی بدرێت. ئەمەش پێغەمبەری خۆشەویستمانە صلی اللە علیه وسلم کە چۆن لە فەرمودێکدا ئەم وانەیە فێری زانایان دەکات و دەفەرموێت بە دوای دەستخستنی زانست و زانیاریدا بڕۆن و دەستی خۆتانی بخەن هەر لە کاتی منداڵی ناو بێشکەوە تا کاتی پیری و قەبرەکە زانا و خواناسی سەرمەشق ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێبێت ئەم فەرمودەیە لە ژیانیدا بەکردەوە دەسەلمێنێت بزانین چۆن؟ حەمادی کوڕی زەید دەڵێت، ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێ بێ هەتا مرد هەر هەوڵی دەستخستن و پەیداکردنی زانستی دەدا، کەچی لاوانی موسڵمان هەر کە کۆلیژی تەواوکرد یان فەقێ مۆڵەتی زانستی خستە گیرفانی ئیتر ئامادە نیە لە بوارە جیاجیاکاندا کتێب بخوێنێتەوە و گوێ بۆ کەس بگرێت شتی پێ بڵێتەوە. ئەمەش سەفیری پێغەمبەری خوایە صلی اللە علیه وسلم بۆ وڵاتی یەمەن، معاذی کوڕی جەبەل خوای لێ ڕازی بێت لە کاتی سەرە مەرگ و گیان سپاردنیدا فەرمووی، ئەی خوای پەروەردگارم تۆ چاک چاک دەزانی من لەبەر ئاو و جۆگە ڕاکێشان و نەمام ناشتن حەز بە دونیا و مانەوە ناکەم تیایدا، بەڵکو لەبەر ڕۆژووی ڕۆژە گەرمەکان و بەکارهێنانی کاتەکان لە خواپەرستیدا و چۆکدادان لە خزمەت زانایاندا لە هەڵقەی زیکرەکانیاندا حەزم لە دونیا کردوە. جا برای ساڵحم ئەگەر پێت دەکرێت تا سەر مەرگیش هەر کتێبت پێ بێت و بیخوێنەرەوە و چاوێ لە سەهل بکە. ئەبو بەکری بەسڕەیی دەڵێ، چوومە خزمەت سەهلی کوڕی عەبدوڵا و مەرەکەب و قەلەمم بەدەستەوە بوو، فەرمووی چییە؟ فەرموودە دەنووسی؟ وتم بڵێ. فەرمووی ئەگەر دەتوانی تا ئەو ڕۆژەی دەگەیتەوە حوزووری خوا ئەم شتانەت پێ بێت وا بکە، واتە بەردەوام زانست کۆ بکەرەوە و ماندوو بە. ئەمەش گەورە و سەرمەشقی ساڵحانی بەغدایە، عەبدوڵڵای کوڕی موبارەک ڕەحمەتی خوای لێ بێت، کاتێک بۆ سەردان دەڕواتە بەسڕە هەواڵی زانایەک دەپرسێت تا بچێتە حوزووری و سوودی لێ وەربگرێت، محەمەدی کوڕی ئیسا دەڵێت، عەبدوڵای کوڕی موبارەک ڕەحمەتی خوای لێ بێت سەردانێکی شاری بەسڕەی کرد، پێیان وت سەردانی کێ دەکەیت؟ واتە کێ ماوە لە زاناکان کە شایەنیەوە بێت تۆ لێی وەربگریت؟ فەرمووی ئیبن عەوف، ئەچم بۆ لای و لە ڕەوشتی کەڵک وەردەگرم، لە هەڵسوکەوتی سوود دەبینم. زانایان هەر بۆ نەوەستاون بچنە خزمەتی گەورە زانایان و شتیان لێوەر فێربن بەڵکو گوێیان بۆ گەنجانێکش گرتووە کە ئەو قسانەی ئەوان بۆیان دەکردن ئەو زووتر بیستبووی بەڵام نەیدەدا لە ڕووی یعقوبی کوڕی عەتا دەڵێ جاری وا دەبوو کەسێک فەرموودەیەکی بۆ باوکم دەگێڕایەوە کە باوکم لە ئەو باشتر لەبەری بوو کەچی زۆر بە وردی گوێی بۆ شل دەکرد و منیش خۆم پێ نەدەگیرا و بە کابرام دەوت باوکم ئەم فەرموودەی بیستووە باوکیشم هاواری کرد و پێی گوتم، بێدەنگ بە کوڕی خۆم، کاتێک پیاوەکە ڕۆیشت باوکم ڕووی تێکردم و پێی گوتم، کوڕی خۆم بۆچی باوکت لەبەر چاوی میوانەکان دەخەیت، خۆ من ئەم فەرموودەیەم وەختێ لەبەر بوو کە باوکیشی لەدایک نەبووبوو. عەکریمە دەڵێ، ماوەی چڵ ساڵ خەریکی کۆکردنەوەی زانست بووم و من لەبەر دەرگا فەتوام دەدا و ئیبن عەباس لە ژوورەوە دانیشتبوو. خاڵی سێیەم، شەونوێژیان بەردەوام بۆ ساڵحان، شەونوێژ کارێکی زۆر گەورە و گرانە، بۆیە خوای گەورە لەسەر ئوممەتی ئیسلامی فەڕز نەکردووە، بەڵکو سوننەتێکی گەورە و پڕ لە خێرە و نووری ناو چاوی ئیماندارە، بەڵام دەتوانم بڵێم بۆ زانایان و بانخوازان زۆر زەروورە و نزیکە لەوەی لەسەریان فەڕز بێت، سورەی الاسراء ئایەتی حەفتا و نۆ واتە، شەوانە شەونوێژ بکە و تیایدا قورئانی زۆر بخوێنە، چونکە نزیکە پەروەردگارت لە دوا ڕۆژێکی نزیکدا پلە و پایەکی بەرزت پێ بدات، ئەم ڕاستیەش لەلای زانایان زۆر ئاشکرایە و فەرموون بابچینە خزمەت پیاو ساڵح و خاوەن مەزهەب ئەحمەدی کوڕی حەنبەل ڕەحمەتی خوای لێ بێت بزانین چی بە قوتابیەکانی قورئان دەفەرموێت. ئەبو عیسمەی کوڕی عیسامی بەیهەقی کە یەکێک بوو لە فەقێیانی بەردەستی مامۆستا ئەحمەد، خۆی دەگێڕێتەوە و دەڵێت، شەوێکیان لە خزمەت مامۆستا ئەحمەدی کوڕی حەنبەلدا مامەوە و لەوێ خەوتم، لە پێش خەوتنمدا لە تەنیشتی جێگاکەمدا ئاوی دەستنوێژی بۆ دانام و کاتێ بۆ نوێژی بەیانی هات و سەیرێکی ئاوەکەی کرد دەبینێ بەکار نەهاتووە و وەک خۆی ماوەتەوە، بۆی دەرکەوت شەونوێژم نەکردووە، فەرمووی، سبحان اللە، پاک و بێگەردی بۆ خوا، شتی وا دەبێت کەسێک بە دوای عیلم و زانستدا بگەڕێت کەچی شەوانە لەگەڵ خوادا ڕاز و نیاز و وردی نەبێت؟ سەرمەشقی ساڵحانی شاری بەسڕە مامۆستا حەسەنی بەسڕی ڕەحمەتی خوای لێ بێت قوتابیانی قورئان دەترسێنێت لە گوناهکردن و دەڵێت گوناهیش دەبێتە بەربەست لە ڕێگای مرۆڤدا کە بەهرەمەند بێت بە شەونوێژ شێخ حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێ بێت ڕوو دەکاتە موسڵمانان و دەفەرمێت، پیاو کە گوناهێک دەکات بەهۆی ئەو گوناهەوە خوای گەورە لە شەونوێژ مەحروم و بێبەشی دەکات. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی حەڵقەی ئەوجارەشمان تا هەڵقەی داهاتوو بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەتوڵڵاهی وەبەڕەکاتوه.